بۆ ئەوە بوو کەوا ئەو بکاتە هۆکار بۆ گەیاندنی فەرموودەکانی خۆی بۆ ئێمە ژیان نامەی ئەو پێغەمەرە عليهەی سەلات وەسەلام لە ماوەی 23 ساڵی پێغەمبەرایەتیە عليهەی سەلات وەسەلام تەرجمەیەکی تەواو بوو بۆ ئەو قورآانە پیرۆزەی کە خی تعالا بۆی نرد ئەیتوانی لە یەک لەحزەیا هەموو قورئانی بۆ بنێرێ بەڵام لە خیلالی بیست و سێ ساڵا قورئانی ناردە خوارەوە بۆیە علەمایان ئەفەرموون هەر کەس ئەیەوێ لە قورئان تێبگا ئەبێ ژیان نامەی پێغەمبەر تێبگا صلی الله علیه و آله وسلم هەمووتان نەزانن لە مەکە لە دایک بووە و لە چل ساڵی بوو بە پێغەمەر عليهەی سەلات وەسەسلام کارەکەشی زۆر قورس بوو سیانزە ساڵ لە مەکە لەگەڵ ئەو خەڵکەیا خەریکی ئەوە بوو کەوا عقیدەی ڕاستەقینەی ئیسلامی لە دڵیانا بچەسپێنێ چکە هەموو شتێک لەسەر ئەساسی بیر و بڕواایە ئەگەر بیر و بڕوا نەبوو تۆ لە سەرنجام نە لە وتە و نەک لە کردەوە هیچ شتێک ئەنجام نادەی کە قەنەعەتێ بە شتێک هەبوو ئەیکەی بەکار و کردەوە وەیە لە دینی ئیسلامە لە پێش هەموو شتێکە عقیدە ئەساسە بیر و بڕوا ئەساسە پێغەمبەری خۆشەویستمان عەلەیهی سەڵات وەسەلام خوای تەعالا لە خلالی سیانزە ساڵە وای تێگەیان کە لە خەڵکی بگەیەنێ هەمووتان دەستبەرداری هەموو شتێک بن ئللا خوای تەعالا نەبێ لێەوە دەست پێ بکەنەوە ئەو خەڵکە خوای ئەپەرست لە خلالی ئەو سیانزە ساڵی کەوە پێغەمەری خوا عليهەی سەلات وەسەلام بانگەوازیە کرد بەڵام کێشیان ئەو بوو لەگەڵ پەرستنی خوایە کەسانی تریانە پەرست بۆیە نەهاتووە تەنها پێیان بڵێ بڵێ وەرە با خواتان پێ بناسێنم ئێوە خوا نازانن کێیە ئەمە نەبووە لە ژیانی پێغەمبەرانە عەلەیهم سەڵات وسلام چونکە خەڵکەکە خوای ناسیوە ورد ببنەوە لەم قسەیە خەڵکەکە خوای ناسی بوو خواشیان ئەپەرست هەر پێغەمەرێکیش هاتبێ عليه الصلاة والسلام کە سەیری ئومەتەکەی خۆیان کردو خۆیان پەرستووە بەس لەگەڵ خوا کەسانی تریان پەرستووە ئێوە بەس بیرکەنەوە باوکی پێغەمەر ناوی چی بوو عليه سەلات وسلام ناوی چی بوو باوکی پێغەمەر ناوی عبدوڵڵا بوو عبدوڵڵا هێشتا پێغەمەر لە دایک نەبوو ئەو ئەمرێ لە سچی دایکایەتی ئەو ئەمرێ ئەو عبدوڵایە ئەمرێ ناوی عبدوڵایە واتە ئەڵلایان ناسیوە ناوی مناڵەکانیشیان ناو ناوە عبدوڵا وەکو ئێمە ئێستا چۆن ناوێنێنین عبدوڵا کەواتە خۆیان پەرستووە لەگەڵ خوا کەسانی تریان پەرستووە ئیتر ئەمانە زۆربەی زۆری بریتی بوون لە پیاوچاکان و هانابردن بۆیان و یاسادانان لە نێوان خۆیانە بە هەوا و ئارەزوی خۆیان عینەن ئەمڕۆ هیچ فەرقی نییە واللهی ئەمڕۆ خراپترە لەو ڕۆژەی ڕابردووی زمانی پێغەمەر سەل الله عليه وسلم جاهلیەتی ئەمڕۆ زۆر خراپترە لە جاهلیەتی زمانی پێغەمەر سەل الله عليه وسلم علەما وا فەرموون هەڵێ ئەگەر بەهاتبایە گوێت لە ئەبوو جەهل بگرتایە لە کاتی شددە و ناڕەحەتیای و یا ئەڵڵا بەس تۆ بڕوام بە کەس نیە لە تۆ زیاتر بەس کاتێک کە بکەوتنایەتە خۆشی اینجا شەریکیان پیا کرد لە ناخۆشیەکانە ئەگەڕانەوە بەلای خوا ئێمە ئەمڕۆ لە ناخۆشیەکانیشان ناگەڕێنەوە بەلای خوا ئەدی بزانم کێمانێ لە ناخۆشی بڵێ خوایە کەس بە کەڵکم نایە لە تۆ زیاتر لە ناخۆشیەکان بڕۆ پیرەمێردان و پیرێژنان هەموو گوێ لێ بگرە زۆربەی خەڵکیش لەگەڵ تووشی ناڕەحەتیەکە بێ یا غەوزی گەیلانی هاوار ئەوو جەهل وای ناوت نێوت یا لاتی گەیلانی و یا مەناتی گەیلانی و یا فلانی گەیلانی وای ناوت هەرو یا ئەله خۆشایەتی بۆم حەقیقەتایە بەس ئەمڕۆ ئێمە لەوان خراپترین ئەو لە ڕوانگەی عیبادەت و هاوار بۆ بردن لە ڕوانگەی یاسادانان و ئەو بابەتانەشەوە تەماشاکە لەم ڕۆژە ناڕەحەتتر هەیە کە بێتە ڕێگەمان لەم ڕۆژە ئاڵۆزتر هەیە بێتە ڕێگەمان چەند ناخۆشە دەما ڕووکەینەوە خوا و بە یاسای خی تەعالا تعامل بکەین کەچی نە پەنا بینە بەر یەهود و نەسارا و کافر و مشریک و هەموو کەسێک تەناخواانە بێ بڕوامان بە هەموو شتێکێ تەناخواانە بێ کە بڵێ خاڵەکە کە بڤێ لی گەڕێ بەخوا بەکەڵ چی ئەمڕۆ نایە اینجا با بێنە لای پێغەمەری خۆشەویستمان عليه سەلات وسلام لە لەم چەند ئاەتەیە کە لە سوورەتی ئەنعامە بۆتان بازەکەین گوێی بۆ شلکەن ئەمە کەلامی خی ڕب العالمین هی ئێمە نییە پێغەمەری خۆشەویست عليه سەلات وسلام لە خلالی ئەو سیانزە ساڵەی تەمەنیا کە عقیدەی داڕژ لە دڵی ئەو خەڵکەیە پاشان خی تعالا ئیزنی یا بچێ بۆ مدینە و دەوڵەتی دامەزران ئەو خەڵکە الحەمدلەوە لەو مدینەش لە سە تا سە هەمووی لەسەر ئیسلام نەبوو سێ تائیفەی گەورەی یەهودی تیا بوو بە خوێنی سەری پێغەمبەرتی نوو بوون صلی الله علیه وسلم سەرکردەی منافقینی تیا بوو عەبدوڵای کوڕی وبەی کوڕی سەلول کە خوێن و گۆشتی ڕقایەتی بوو لەگەڵ پێغەمەری خوایە صلی الله علیه وسلم بەس نەوێرە ئاشکرای کە جاروباری ژاشکرایە کرد پێغەمەر قسەی ناکرد عليه الصلاة والسلام حتا گەیشتە ئەو ڕادەیە بڵێ کەوا پێغەمبەر زەلیلە و من بە عیزەتم ئەبێ ئەو زەلیلە دەرکەم لە مەدینە ئەوهاشی پێ ڕاگەیشت قورئان بۆمان نەقڵەکە لە یخرجن الاعز منها الاذل ئەوها بە خوێنی سەری پێغەمبەر تینو بوون صلی الله علیه وسلم ئەو پێغەمبەرە نازدارە بەو ئازایەتی کە خوا پێی بەخشیوە جۆنایەتێ لە مەدینەیەکە دەوڵەتێک دروست دەکا و بەرەنگاری ئەو هەموو دژمنابێتەوە ئەمە ژیان نامی پێغەمەر بۆ علی سەڵات وسلام بڕۆن بخوێنەوە بۆ خۆتان تەماشاکەن چ لە مەکە چ لە مەدینە جا لە سوورەتی ئەنعام کە سوورەتێکە خوای تەعالا لێیان ئەپرسێتەوە من ئێوەم دروست کرد لەسەر حیزب و لایەنەکانی خۆتان بڕۆن لەسەر ئەفکار و بۆچوونەکانی خۆتان بڕۆن یا من شریعەتێکم ناردەوە بە محەممەد داوتم شوێن ئەوە بکەوە ئەی نەموت لە دنیاە پێغەمەر لێتان بەری ئەگەر غەیری ئەو دینا پیادە بکەن ثم ينبئهم بما كانوا يفعلون دوای ڕۆژی قیامەت خوای تەعالا بە هەمویان ئەڵێ چیان کردو لەو دنیاە چۆن بەرنامەت دانا چۆن خەڵکت گومڕا کرد چۆن لە دینی خوا لاتدا چۆن خەڵکت عەزابا لەسەر دینی خوا چۆن لەسەر ئەم دنیاەیە بیرت لە خوا ناکردەوە لە خوا ناترسە هەموویت پێڵێ ئەڵێ تو ئەو پیاوبی ئاوا دەکرد پاشانە فەرمێ من جاء بالحسنة فله عشر أمثالها هەر کەسێ ئەگەر چاکەیە بکا خوا دەقات و زیاتریش خوای تعالی پاداشتیاتەوە ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون هەر کەسێ خراپەیەکیشکا بەقەدەر خراپەکەی خۆی خوا زوڵمی لێ ناکا جایا لێ خۆشەوێ یا بەقەدەر خۆی سزای ئەیە طبعا ئەم حاڵەتە ئاگادار من مەسلەی چاکەکردن لەگەڵ ئیمانایە ئیمانت نەبێت چاکەشت قوبڵ نابێت دینە ڕاستەقینەکەی پێغەمەر ئیبراهیمە کە خوا پێغەمەر ئیبراهیمی بەو دینە نارد لە کاتی خۆی کە بە هیچ شێوەیەک لای نەئەدا لەو ڕێگەی و ڕووی ناکردە لای مشتکین و کافرین و بە هیچ شێوە عقیدی بە کەسیان نەبوو بە تاقی تەناش خۆی بوو حتا لایەتێکی کا فەرمێ ئیبراهیم بۆ خۆی ئومەتێک بوو یعنی ئیمان بوو لە خێرە لە ڕۆژگاری ئەوە لەو لە خێزانی و لە برازاکەی زیاتر کەس لەسەر زەوی یەک خواپەرست نەبووە خواپەرست هەبووە زۆر بووە بە شەریکیان پیا کردووە بەس ئەو شەریکی پیانە کردووە بۆیە لێرەیە پێڵێ بە پێغەمەرە فەرمی عليه سڵاسم تۆ بڵێ من خوا هیدایەت یاوم بۆ ڕێگەیەکی ڕاست کە ئیسلامە ئەوە مشریکە مشریک نەک یعنی بڕای بەخوانیە بۆیە لێرە ئەبێ ئێمە تەوحید باسکەین تەوحید ئەوەیە کە تۆ بڕوات بەوەیە کە خوا هەیە بەڵام ئەم خوایە ئاگادار بە ئیمانە دوایە کە تۆی دروست کردووە بەخێوت دەکا ئەو خاوەنی تۆیە ئەمە پێوتێت تەوحیدی ڕبوبی ئەمە ئەو تەوحیدەیە کە خوا پێت ئەناسێنی ئەڵێ من تۆم دروست کردو من خاوەنی تۆ من بەخێوت دەکەم جا لەبەرەوە هەموو مشریکەکانیش قەنەعەتیان بەوە هەبوو کەوا بوو لێیان بپرسرایان و بەڵێ خواوای کردووە دەیخوای تاالای بۆ ئەوە نەبێ عقلن بە قسەی من ناکەن دە من بەخێوم کردوون دەبێ عقل مەبن بە قسەی من بکەن دە تەخوای منتان هەبێ ئەوە تەوحیدی ئولوهیەتە کە مادام خوا تۆی بەخێو کردووە ئینسانێکی بەدسفەت مەبە ڕووبکەرە خوا و بە قسەی ئەو بکە بە قسەی کەسی تر مەکە ئەگەر کەسێ تۆی دروست کردووە عیبادەتی بۆ بکە هەر کەسێ تۆی دروست کردو عیبادەت بۆ ئەو کەسە بکە ئایا کەس لەگەڵ خوایە بەشداری کردووە لە دروستبوونی تۆیە تۆژەڵی نە کەواتە عیبادەتی کەس ناکەم بە قسەی کەس ناکەم سەمتەعام بۆ کەس نیە لەو زیاتر بەشی سێهەم لە تەوحید و یەکخواپەرستی ئەوەیە ئەو خوایە بناسی بە ناو سیفەتەکانی کە خوای تەعالا ئەو ناو سیفەتانەی کە هەیەتی هیچ کەسێ بەشداری ناکا لەگەڵ و شەریکی نییە ئاستە لەو ناوانەی کە هەیەتی هەمووتان نەزانن کە پێوترێ عالم الغیبی والشهادە خوای گەورە زانیارە بە هەموو دیار و نادیارەکان بزانە خەڵک ئەو سیفەتە یاوە بە پیاوچاکان و بە پێغەمەرانیان نا بەڵێ دەڵێ پێغەمەر ئێستا ڕۆحی لەگەڵمانایە ئەوە شیرکە نەخێر بەس خوا ئاگای لە ئێمەیە پێغەمبەر ئاگای لە ئێمە نییە صلی الله علیه وسلم بەس خوا ئاگای لە ئێمەیە پیاوچاکان و سەحابە ئاگایان لە ئێمە نییە یعنی ئێوە تەماشاکەن هەندێ شتە دێ شەیتان زۆر بە ئاسانی خەڵکی هەڵخڵەتانوە یەک پرسیارتان لێ یەکەم ئایا ئەوەندەی خەڵگەڵی عەبدولقادری گەیلانی ئەوە ناڵێ ئەبوو بەکری سدیق ئەوە ناڵێ عەبدولقادری گەیلانی و غەوزی گەیلانی غەوز غەوز تخوا بە ئەبوبەکر و بە عومەر و بە عوسمان و بە عەلی ئەڵێن کە قەدری ئەوان سەد قاتی عەبدولقادری گەیلانی گەورەترێکە هەزار قاتی ئەوان گەورەترێکە بەڵکو پێغەمەرە فەرمێ صلی الله عليه وسلم هەر یەک لە ئێوە لە دوای سەحابە یەک مشت ببەخشێ یەک بە یەک چێو ببەخشێ لە زێر ناگاتە مشتێکی ئەوان و چاکترینی ئومەت لە دوای پێغەمبەر صلی الله علیه و سلم کە خوا لە قورئان باسی کرد ابو بکر تواقت بیستوتانە یا ابو بکر هاوار لە خەڵکتان بیستوە کە دروست نییە ئەوە ها ناڵم دروستە ئەوە شیرکە بەس بیستوتانە باشە بۆ بێ عبد القادر لە ابو بکر گەورەتر بێ بەس پێم بڵێ نابێ یعنی ابو بکر ئەوە نە قدری عبد القادری نییە لەوە گەورەتر با بڕۆینە سەرۆ اینجا باشە خوا گەورەترێکە یا پێغەمەر سەل الله عليه وسلم خوا گەورەترێکە یا عبدولقادر ئەوەنەی ئەڵێن عبدولقادر ئەوەنە نابیستین بڵێن یا الله یا الله ئەوەنەی ئەڵێن یا ڕسول الله ئەوەنە نابیستین بڵێن یا الله کە باسی یا اللهیان لەگەڵاکە ئەڵێ کاکە ئاخر پێغەمبەریش عەبدولقادریش فلان کەسیش فلان کەسیش ئەوە شەریکەکەیە ئەوە شەریکەکەت بۆ دروست کردوتەوە والله ملیۆنێ نوێش بکەی وەک ئەبوو جەهل وای لەویش خراپتری نابێ لەگەڵ ئەڵڵا ناوی کەس باز بکەی بە هیچ شێوازێک ئەو عقیدەکەتە بۆ ئێمە لە ڕەمەزان وتمان با ئەو کەموکوڕی و موخالەفاتانەی، ئەو هەڵانەی لە ڕۆژوومانە، لە عەقیدەمانە، لە قورئانمانە، لە دینمانە هەیە با بۆتانی بەیان کەین، بۆی ئاگادار ببن و بە خەڵکی بڵێن، پێیان ڕاسپێرنەوە، قورئانی پیرۆز ئافەرمێ، حەتتا خوای تەعالا بە پێغەمبەر ئەڵێت، علیە سەڵات و سلام، ئەی محمد ئەگەر تۆ و هەموو پێغەمبەرانی پێش تۆ، خوا بپەرستن و یەکێکی کە لەگەڵ خوا بپەرستن بە ئەبدی لە جەهنتا ئەتان خەمە جەهنم و ناتان هێنمە دەرەوە هەرچی ئیشتان هەیە هەموو یەسووتێن و پوچەڵ یەکەم ئەو بە پێغەمەر ئەڵێ سەل الله عليه وسلم لەبەرەوە پێغەمەر ئیمامی موحدین بووە سەل الله عليه وآله وسلم براکەم یەک خواپەرست بن یەک خواپەرست اینجا لە عیبادەتانە لە تاعەتانە تاعەمەکەن بۆ کەسێکی کە ئەڵی کاکە بۆ واکە ئەڵێ وڵا ئەمرە من زۆر جار لەگەڵ ئەو کەسانی کە مەسول قسەم کردو ئاڵێم ئەڵێ ئەمرە بۆمان هاتووە ئەڵێم باشە ئەمرێک تۆ تەنفیزەکەی کە دژی فەرمانی خواابێ بەس ئەمری خوا تەنفیز ناکەیت باشە ئەگەر ئەو ئەمرە پێت بڵێ لەسەری خۆتەوە بڵێ وەرە با من خراپکاریت لەگەڵا بکەم تۆ تەنفیزیەکەی وەرە با زینات لەگەڵا بکەم، وەرە با لیواطت لەگەڵا بکەم، وەڵێ با ماڵەکەت بدزم، ئەمرا ئەبێ وات لێ بکەم، بە قسەی ئەکەی؟ نابێ بە قسەی بکەی، نابێ لە هیچ شتێکا بە قسەی کە مخالفە بێ، طاعە هی خوای تعالایە، بە قسەکردن هی خوای تعالایە، طاعەی هیچ کەسێک ناکەی لە مخالفەکردنی خوای تعالایە. ئەمڕۆ هەچ یەک یەتە پێشمان برا بە ڕێزەکەم، ئەڵێ وڵا ئەمرە چی بکەم؟ ئەو ئیشاکە پێم وانە تا ئێستا نەم زانیوە کەسێک نوێشکا بڵێ بۆ پێغەمەر سەڵاسم یا بۆ عبدولقادر یا بۆ خۆ ئەبێ هەموو عیباەتەکانی تریش وابێ بۆیە لە دوای ئەو دوای نوێش چی هێنا و نووسکی نووسک بریتە لە سەربڕینی حیوان ئەلەور هەر شتێک کە تۆ لە پێناوی خۆیان نزیکی کەیتەوە بۆ خۆی تەعاالە ئەمڕۆ ئەوە کرێ بۆ غیری خوا ئەرەوە الله هەر زۆر زۆرەکرێت ئەوە بۆ مۆلی پێغەمبەر صلی الله علیه وسلم ئەوە بۆ عبدالقادری گەیلانی ئەوە بۆ فلان کەس ئەوە نەزرم بۆ فلان کەس بێ ئەوە نەزرم بۆ ئەو شێخە بێ بۆ ئەو مشاخە بێ بۆ ئەمە هەمووی شیرکە پێغەمەرە فەرمی عليه الصلاة والسلام من ذبح لغير الله فقد أشرك هەر کەسێ بۆ غەیری خوا سەر ببڕێ سەیریکە بۆ غەیری خوا شەریکی پێیا کردو بۆ خۆی تعالی کەواتە تۆ کە مانگی مەولود یەت یەی ئەو هەموو گاو گۆتاڵ و حەیوانە سەرەبڕی خۆت لە خوا نزیکەکەیتەوە کورە خۆت هاویشتە ناو جەهەنەم قوڕت بەسەر بگەڕێنەوە ئەو خۆشەویستی پێغەمەر نیە عليه سڵات وسلام ئەو دژایەتی ئەو دینێکە لە قورآانە خوا باسی کردووە ئەو ئەڵە تۆ بە خەڵکی بڵێ ئینە سەلاتی ونوسکی ومەحیایە ومەماتی لله رب العالمین نوێژەکەم سربڕینی حیواناتەکان وە هەروەها ژیانم مردنم هەمووی بۆ خوا نابێ شەریک پیا بکەم بۆ خۆی تاالە نابێ بیەم بە کەس بینەما ئێستا ژیان و مردنمان بۆ کێت خوا بەس پرسیارێک لێواکەم ژیان و مردنی ئەو خەڵکە بۆ کێیە لە پێناوی کیا ئەژی و لە پێناوی کیا ئەمرێ لە پێناوی خوایە خۆتان جواب بنەوە کێ لە پێناوی خوایە ئەژی و ئەمرێ یاڕبی خی گەورە باڵا دەستیکەی کێش لە پێناوی خوایە ناژی و نامرێ ئەوەتا خوای تبارک و تعالی فەرمی الی جهنم و بئس المصیر خۆت زەرەرەکەی کە زەرەر ناکا دوایە فەرمێ لا شەریکە لەه ئاجارێکی کە بۆمان بازەکاتەوە خی تعالا ئەم قورآانە هەمووی تەوحیدە و یەکخواپەرستیە و دژایەتی شەریک پیاکردن ئاگادار بن ئەفەرمێ لا شەریکە لەه شەریکی نییە چۆن لە دروستکردنی ئاسمان و زەویا شەریکی نییە نابێ لە عیبادەت بۆ کردنیشا شەریکی هەبێ نابێ بە قسەی غەیری خوا بکەی وبذلكە ئومیرت و ئەڵێ محەممەد پێیان بڵێ من بەوە ئەمرم پێکراوە خواوە ئەمری پێکردووم و ئەنە ئەوەل المسلمین من لە پێش هەمووتانەوە تطببیقی ئەو فەرمانی خواکەمەڵێ جا ئەوەل المسلمین زۆر کەس بەغڵەت تێگە وازانانی ئەڵێ باشە لە پێش پێغەمەرا مسلمانانی تر نەبووە سەل الله عليه وسلم هەتا ئەو یەکەم بێ دەڵێن با پێغەمبەران هەمویان پێشەوای ئەو دینە بوون و یەک خواپەرست بوون و مسلمان بوون بەڵام مەبەستەکە لێرە ئەوەیە یعنی من لە پێش هەمووتانەوە تطبیقی فەرمانی خواکەم لە پێش هەمووتانەوە فەرمانەکانی خوا جێبەجێەکەم دوایە فەرمێ قل جاریچکە پێڵێ ئەمە چەند قل تەماشاکە قل إنني هداني قل إن صلاتي برا بەڕێزەکەم خوا هەبووە هیچ نەبووە دوای خی تعالا مەخلوقی دروست کردو بەو مەخلوقی و تۆ بەقسەی من کەن کاتێکی کەمە و ئەگەڕێنەوە بەلای من ئەم دنیای چەند لێ دوور کردوینەتەوە شەیتان ئا هیوایەکی چەندێکی یاوینەتی هەر بیرمان لەخوا و بەهشت و جەهنم نەماوە ئێستا بڕۆ ناو تەفاسیلی بابەتەکان لە سیاست بخۆتان جۆگرن لە تەلەفیزۆن و رادیو کەناڵەکانە کێ بیری خوای هەیە کێ باسی خوا ئەکا کێ باسی جەهەنەم ئەکا کە هەمووی خۆی بەخواوە ببەستێتەوە نا خۆت بەو حیزبەوە ببەستەرەوە خۆت بەو لایەنەوە ببەستەرەوە داوا بۆ ئەو لایەنە بکە ئەو لایەنە بەرزکە سەوت بەو لایەنە بە حتا ئەوەشی ئەمڕۆ بۆ ئیسلام هەوڵەیە لە پێش هەمویانەوە ئیسلامەکەی دۆڕاندووە با پێتان بڵێن ئەوەی ئەمڕۆ بۆ ئیسلام بە حسابی خۆی هەوڵەیە لە پێش هەمووانەوە ئیسلامەکەی دۆڕاندووە چونکە ئیشەکەی دیارە شەریکی تایە شەریک تۆ ئەوەتا خۆی تەعالا فەرمی قل ئەغەیر اللهی ئەبغی لە غەیری ئەلله و قورآن زیاتر من شتی ترتان بۆ تەڵەب بکەم لەوە زیاتر چی چی لەوە چاکترە چی لە حکمی خوا باشترە کەچی کامەی بابای ئیسلامی و ڕۆڵە دیموکراسی ئەڵێ ڕەئی شعب ئەڵێ خۆم بۆ چیەکەکە بێ بگەڕێنەوە لای شعب ئەجا ئەوەیە کە شەریکە ئەوە شەریک پیاکردنە بابای ئیسلامی زیاتر لە هەموو کەسە زیاتر شەریکەکە ئەوانی تر لێیان گەڕێ و تەواو ڕۆیشتن بەرەو ڕێگەی خۆیان ئەڵێن دینمان ناوێ بەس تۆ بە ناوی ئیسلامەوە هاتووی ئەڵێ ڕێی شەعب ئادی پێم بڵێ ئەو خەڵکە چی بە ئیسلام ڕازیە بەس پێم بڵێ ئیسلامی ڕاستەقینە چی پێ ڕازیە والله کەمتری کەس پێ ڕازیە ولا تكسب كل نفس إلا عليها جا هەر کەسێ هەر شتێ بکە ئیلا لەسەر خۆی حسابە ئاگادار بن ئیتر کەیفی خۆتەوە پێتان وترا لەگەڵ هەر کەسێگەبی لەگەڵ ئەو کەسە حەشرەکرێی ولا تزر وازرة وزر أخرى کەس تاوانی کەسی شەڵ ناگرێ ها هەر کەس تاوانی خۆی هەڵەگرێ هەر کەسێک خەیتە سەر شانی خۆت بەلای خواچی جا بەبێ تاوان بڕن بۆ لای خوا بە مجرمی با نەڕۆین بۆ لای خوای تەعالا بە پاکی بە خاوێنی بە عیبادەت بە یەکخواپەرستی ثم إلى ربكم مرجعكم دوای ئەچنەوە بە لای خوای پەروەردگارتان فينبئكم بما كنتم فيه تختلفون ئەو اختلافەی ئەمڕۆ هەیە ئەو جیاوازیەی ئەمڕۆ هەیە کێ لەسەر حەقە کێ لەسەر حەقە تەنهاوەی لەگەڵ خوای بێ لەسەر حەقە بەس خالص بۆ خوا باقەکەی تری هەمووی بەتاڵە وهو الذي جعلكم خلائف الأرض خوای تعالی فەرمێ ئێوەی کردووە بە جێنشین یەکتری بە دوای یەکا دێن وا مەزانە ئەوەی گەشتۆتە دەستی تۆ گەر بۆ تۆ بمێنێ ها بۆ پێشتر ئەمە بۆ پێشتر لە دەستی ئەوانەی ڕابور دەرچواتە دەستی تۆ لە دەستی تۆش دەرەچێ کاکە دو ساڵ پێش ئێستا بخەرە بەرچاوی خۆت دو ساڵ دوای ئێستش بخەرە بەرچاوی خۆت ئێمە ئێستا لەم کاتەیە ئاژین دو سە ساڵ پێش ئێستا ئێمە وجودمان نەبووە وایە نە دو سە ساڵی کەش دوای ئێستا وجودمان نامێنێ ئێمە ژۆکوان لە بن ئەو عەرزابین بە ملیارەها نەفز ئێستا لە عالمی بەرزەخایە براکەم خۆی و عملەکەی ڕۆشتووە ئیتر چی پەرستووە لەگەڵ ئەو کەسای ڕۆشتووە بۆ خۆی و تەواو مردی خوا بن بەس خوا بپەرستن باکە ئەمری تەنها سەربەرزبی بەخوای تعاالە چونکە نامێنین وامەزانە ئەمە هەموو شتێکە کورە دڵ ڕقە بێ ئەگەر بێت و ڕوونەکەیتەوە خخوای تعالا خوارد لە بیرە چێت لە کاتی سەرمەرگ مەلایکەی مردن بە چاوی خۆ دەبینەڵی خۆزگایە خۆزگای وام نەکردایە خۆی بم گەڕێنەرەوە گەڕانەوە نییە تازە تەواو ئەم دنیا لای خخوای هیچ نێبراکانە بەخوا قیمەتی یەک باڵە مێشینی یەک باڵە مێش دوایە فەرمێ ئێمە ئێوەمان بە دوای یەکهێنا ورفع بعضکم فوق بعض درجات ئەوتا خوای تعالی هەندێ دەوڵەمەنەکە هەندێ فەقیرەکە هەندێ دەسەڵاتدارەکە هەندێ بێ دەسەڵاتەکە ئەو هادە ڕواژیانەکە بەس بۆچی لیەبلووەکم فیما تاکم خوای تعالی تاقیتانەکاتەوە لەوەی پێی بەخشیون لە هەر شتێک کە پێی بەخشیون تاقیتانەکاتەوە دینی یای تێ بۆ وەرت نەگرت ماڵی یای تێ بۆ لە پێناوی خۆیانت بەخشی داد بە